سوێند بەو فریشتانەی کە گیانی کافران لە لەشیان بە سەختی دەردەهێنن، وە بەو فریشتانەی کە گیانی باوەڕداران بە ئاسانی دەردەهێنن، وە سوێند بەو فریشتانەی کە خێرا فەرمانی خوا جێبەجێ دەکەن، وە سوێند بەو فریشتانەی کە پێشبڕکێ دەکەن لە بەجێهێنانی فەرماندا، وە سوێند بەو فریشتانەی کە تەگبیری کاروبار دەکەن، واتە سوێند بەمانە ئەوەی بەڵێنتان پێدراوە دێتە دی. ئایا کە بووین بە ئێسقانی ڕزیو چۆن زیندوو دەبینەوە؟ قالوا تلک اذا کرة خاسرە. وتیان ئا ئەوە ئەگەر وابێ گەڕانەوەیەکی بە زیانە. فانما هی زجرە واحدە فاذا هم بالساهرە. بێگومان ئەو زیندوو بوونەوەیە ئێوارەیەک یا چێشتەنگاوێک نەبێ لە دنیادا.